کاسێتی یانزەهەم دیوی یەکەم ناوی شۆڕشێرێکی دڵسۆزی ئەم شۆڕشانەی ئێمە ئەو گوتی بە لەوەی بمرن ئەم سێ مەتۆلکەیە بەسەر سێ خێزانی جیاوازدا لە سێ هەرەمی جیاواز دابشکە بیاندە بە سێ خێزانی دوور سێ خێزان یەکتری نەناسن هەریەکەیان لە جێگایەک یەکێکیان لە شوێستان و یەکێکیان لە ئاران شەوێکی تاریک بوو لە سوار کەحێلێک دابەزی و هەر سێ مەتۆلکەکەی پێ بوو. بەردەماخێکی ئەوتۆی کردبوو کەس نەی کەس نەیناسێتەوە، بە منی گوت. ئەوە نهێنی گەورەی ژیانمە سەی جەلال، لە تۆ زیاتر کەسێک نییە ئەم مناڵە ڕزگار کا، من ناتوانم هیچیان بۆ بکەم. لە تاریکیەکەدا مناڵەکانم لێ وەرگرت و هەموو گیانم دەلەرزی جارێک و دوان و سێیان دەمپرسی ئەم مناڵانە مناڵی کێن؟ یاقوبی سنەوبەر، مناڵی شێن، هەموو جارێک بە شەرمەوە دەیگوت، مناڵی شۆڕشن، کوڕی شۆڕشن، بیرت نەچێ هەرسێکیان یەک ناویان هەیە و کوڕی شۆڕشن. کە وای دەگوت درەختەکان دەجوڵانەوە، جوڵەیەکی سەیر دەکەوتە هەوا، ئەرز لە ژێر قاچی هەردووکیان دە ئارام بە خۆی نەدەگرت، بەڵام ئەو دەیگوت، لەوە زیاترم لێ مەپرسە، من دەبێ بڕۆم، من دەبێ بڕۆم، سەی جەلالی شەمس، ژیانی ئەم مناڵانە لە ئەستۆی تۆدایە. من تەماشام دەکرد و دەمخستە سەر دەستی سەی جەلالی شەمس کەمێک لە ڕۆشنایی فێنکی ئێوارە لە نێوان درزی کەپرەکانەوە دەهات هاڵاوی تریەکی بەهشتی بەسەر سەرماندا شنەی دەکرد دەمگوت ئەوانە هەمووی کوڕی منن حاشا لە هیچیان ناکەم ئەوانە کوڕی منن من ئێستا تێدەکەم کێ مناڵەکانی منی لە یەکتر جیا کردوتەوە من کە ژیرام تەنها یەک کوڕم هەبوو بەڵام کەی ئەوە گرنگە دوجار ئەوانە هەمووی ناوی منیان هەڵگرتووە ئەو شەوە لە چەندەها لاوە تەقیان لێکردین بە یاقوبی سنەوبەرم گوت لە پشتەوە دەرچۆ تا تۆ دەرباز دەبی من دوشمن دەخڵافێنم گوتم بەڵام ئاگات لە سریاسی سبح دەم بێ ئاگات لێی بێ شەوێک بوو لە شەوەکانی مردن من تەنها یەک تکام هەبوو پێم گوت ئاگات لە سریاسی سبح دەم بێ ئەو کات سریاس تەمەنی چەند ڕۆژێ بوو دایکی بەسەر ئەووە کۆچی دوایی کردبوو مەتۆلکەیەکی بچکۆلە بوو لە کن ناسیاوێکی یاقوبی سنەوبەر بەجێمان هێشتە بوو من یەک ڕۆژ بینی بووم ئەو کات نەم دەتوانی پرسە دانێم نەم دەتوانی کوڕەکەم ببینم شەوێک شەوێکی تاریک بە دزی سیخوڕ و ئاسایشەکانەوە چووم بۆ گوندێکی بچکۆلانە و لەوێدا بۆ چارەکێک سریاسی سبح دەتم نا بە سنگمەوە ئەو چەند چرکە ساتە درێژترین دەمی باوکایەتی من بوو لە زیندان دڵ ئاسوودە بووم دەنگوو دیاق و بی سنەوبەر و هەمووانی لە بری من لە نیشتیمان ماونەتەوە سریاسیان فەرامۆش ناکەن دڵنیا بووم دەیگرنامێز بەڵام کە گەڕام وەجگە لە کۆمەڵێ چیرۆک هیچی ترم لە بەردەستا نییە سریاس لە دوای سریاس لە ڕێگامدا زیندوو دەبێتەوە و لە ژیانی هەمویاندا لە غوربەت و مردن و تەنیایی زیاتر هیچی تر نابینم خودای گەورە تۆ پێم بڵێ سەی جەلالی شەمس تۆ پێم بڵێ کێ کوڕەکانی منی بەو دەردە برد کێ سەی جەلالی شەمس شەرابەکەی پڕدەکردەوە و بە ئارامیەکەوە سەیری دەکردم و وەکەوەی گوێی لە قسەکانی من نەبوو بێت وەگەوەی قسە بۆ خۆی بکە دەیگوت سێ منداڵ بوون، هەرسێکیان هەرسێکیانم برد بۆ سێ ناوچەی لە یەکتر دوور، بۆ سێ گوند، یەکێکیان لە مەشریقە و ئەوی دیان لە مەغریب و ئەوی دیان لە باشوور. سێ تولفی بێگوناه بوون، سێ پارچە گۆشتی بچکۆلانە و مەعسووم بوون، یەکی هەنارێکی شووشەیان لە گەڵا بوو، من ئەرۆشەوە و یەکێکیانم دەخستە ناو ماشێنێکەوە و بە ڕێگایەکدا سەدان فرسەخ دوورتر لەوەی تر دەڕۆشتم لەوێ خانەوادەیەکم دەدۆزێ و بیانگرێتە خۆی ئەو سەردەمە وەک کوێر باوەڕم بە یاقوبی سنەوبەر بوو ئیمانم بە شەراب نەبوو ئیمانم بەو بوو ئیمانم بە نەشعی مەی نەبوو ئیمانم بەو پیاوە بوو عیبادەتی ڕەز و مەحبوبم نەدەکرد عیبادەتی نیشتیمانم دەکرد وەک ئێستا نەبووم وەک ئێستا نەبووم بە پیرەمێردێکی خەڵوەت زەدەی ناو وەرد و هەردێکی دوور لە پڕێکە سەری بەرز دەکردەوە وەک هەوەی بیری کەوتبێتەوە من لەوێم بە دەنگێکی غەمگین دەنگێک هێدی هێدی دەبوو بە گریان گوتی سیان بووین سێ پارچە گۆش بوون دەبوو بەیەکەوە گەورە بن من وەک ئەوەی لەشێک پارچە پارچە بکەم هەریەکەیانم برد بۆ زەویەک هەریەکەیانم برد بۆ ناوچەیەک سەد فرسەخ دوور لەوی تر دوایی تەنهایشیشانم دۆسیەوە تەنهایشیشیان وای خالق دوانیان لە باروتی ئەو زەمانەدا ون بوون دووکەڵ بردنی دووکەڵ فڕاندنی من دەستم دەخستە سەردەستی سەیجەلال و کە وردە وردە یەکەم فرمێسک بەسەر ڕیشی تا داهاتە خوارەوە دڕژایە بن پیاڵەی مەیەکەی و دەمگوت من چیرۆشی ئەو دوانەی تر دەزانم شتێک بەژیانیان ئاشنا بووم سەی جەلالی شەمس پێم بڵێ ئەوی تریان لە کوێیە ئەوی تریان سەی جەلال کە بەردەوام شەرابی دەخواردەوە و بە ویقار و سیما نورانیی خۆیەوە دەگریا سەری دەخستە سەر وەرەقەکانی و لەبەرخۆیەوە دەیگوت سیان بوون سیان بوون سیان دواتر کە وڵات لە پڕێکدا خاپوور بوو کە لافاوی مردن لە هەموو لایەکەوە هات کە ئەو با ڕەشە هەڵی کرد کە شارۆچکەکانی دەبرد دوانیانم لە دەستدا من بەر لەوەی تاڵانێ گەورەکان دەست پێ بکە هەموو وەرزێک جارێک دەچووم و تەماشام دەکردن پەنهان دەشوم و پەنهان دەگەڕامەوە خۆم لێ ئاشکرانەکردن یەک چار یەشیشانم بان کرد و پێم گوت سریاسی سبحتم وەرە بۆ لای مامی خۆت بە گومانێکەوە سێری کردم و لێم هەڵهات کە ئەم زەویە خاپور بوو من تەنها یشەشیانم دۆزیەوە تەنها یشەشیان بە سوتاوی لە ئاتەشگەی ئەو ڕۆژانە هاتە دەرەوە یەکێک دەم و چاوی نەبوو نەی دەتوانی قسە بکە شەڕ بوو شەڕێکی خوێنین ئەوی شەو شەڕەدا هەموو شتێکی خۆی لە دەستدا من دەنووشتامە و دەستی ماچ دەکرد، باوشم پێدا دەکرد و فرمێسکەکانی سەر ڕیشی ماچ دەکرد. ئەو وەک ئەوەی ئەو حیکایەتە بۆ درەختەکان بگێڕێتەوە دەیگوت، سیان بوون. دوانیانم هەرگیزا و هەرگیز نەدۆزیەوە. کە ئەو مناڵەم ون کرد، حاڵی بووم زەوی چ قەدەر گەورەیە، دەرکم بە گەورەیی ئەم و ئاو و زەمین کرد کە خالق دروستی کردوون. زەمانێک بوو ئینسان تەنها. هەڵئەهات لە چەند مانگێکدا هەزاران گون توانەوە سەدان عشیرەت وەگەوەی لە مۆم بن جێ دەستیان لەسەر زەوی نەما هەموو ڕزەکانی من سووتان ساقەکانم دەوڵەت بردننی و نەمبینیەوە شەرابەکانم ڕژە چ شتێک لەوە خراپترە تۆمەی پەرز بیت و شەرابەکەت بڕژێت بە هێمنی پیاوێکەوە کە وجودی بە هەموو ساردی و گەرمیەکانەوە تاقی کردوتەوە دەهاتە سەر مێزەکەی قۆپچەکانی سەرەوەی کراسە سپێکی دەترازاند و هێلەکەکەی دادەکەند و دەستی دەخسە سەر دڵی خۆی و دەیگوت دڵی عبد چیتر عیبادت ناکە تەنها مەز دەبێت و تەواو ئەو کیژەی کە بە فریشتان دەچوو زوو زوو لە دەفرێکی زیودا لە کۆمەڵێک کاسی نەخشەدار و دێریندا مەی تازەتری بۆ دەهێناین ئەو کە تەماشای منی دەکرد و دەیگوت فەلەک پیرێژنە پیرێژن من ئەو کات لەسەر پشکۆکان دانیشتە بووم بە درۆ سەبر و تەحملم نیشان دەدا دەمیست دوجار بگەمە سەر حەقیقەتی دوهمین سریاز ئەو ڕز و باخ و شەراب و ئێوارەیە بێ ئۆقرەی ماڵی نەکردم ئەو ڕیشە سپی و چاوە سەحرای و گەشانە بەشنی و ئافرەتی هەموو هەموو جوانەکانی خدای تێدا بوو هەموو سیفەتەکانی حۆری تێدا بوو ئارامی نەکردمەوە دەستی سەی جەلالی شەمسم گرت و گوتم، بەڵام سریاسی سبح دەم لە کوێیە؟ لە کوێ؟ ئەو لە ناو شانە بەهەشتیەکانی خۆیدا وەک پیرێکی شەیدا بۆ لەزەتە بێ سنورەکان، بۆ سفرە ڕازاوەکانی دونیا دەیگوت، بخۆرەوە، شەراب بخۆرەوە، مەی نۆشکە، بە قامەتی ڕەزدا سرود بکە، سرود. فرمێسکەکانی خۆی دەسڕی و کاسێکی زیوینی پڕ دەکرد لە مەی و بێ ئەوەی چاو بنووقێنێ دەینۆشی، بە جۆرێک سەری بەرز دەکردەوە لە کاتی قوم لێداندا ئەستێرەکانی کۆتایی ئێوارە ببینێ، کاسەکەی دادەنایەوە و دەیگوت، بۆ چ سریاسێک دەگەڕێی، بۆ چ سریاسێک، من و تۆ چوزانین. چەن سریاسی تر لەم وڵاتەدا هەیە چوزانین چەن شەوی تر چەن سەی جەلالی شەمسی دیکە شەوانێک مەتۆلکەیان هەڵگرتووە و بەسەر ئەم هەرێمانەدا بەشیان کردوون کێ چوزانێت کێ کوڕی تۆیە من بەبێ سەبری کاسێک مەیم پڕ دەکرد و دەمگوت، من بە دوای کوڕی خۆمدا ناگەڕێم، تێدەگەیت سەی چەلالی شەمس، من بە دوای سریاسی سەبح دەمدا دەگەڕێم. تەماشای دەکرد و دەیگوت، هێشتا منداڵ بوو کە دەم و چاوی سووتا، بۆمبێک لە بۆمبە تێزابیەکان کەوت بەسەر ئەو خانوەدا کە تێیدا دەژیا، من بردم بۆ ئەوێ بۆ لای ژن و مێردێکی بێ منداڵ بەخێوی بکەن. تەلیسمی سێ خێزانی جوتیار جوتیارم کردن، ئەو سەر و سێ ساڵە گوندەکان ڕووخان، دنیا خاپوور بوو، دوانیانم ون کرد، وەک شەوێک شەراب هیچ کەس نەیخواتەوە، شەرابێک نەیەتە سەر هیچ سفرەیەک، ساقییەک پەنجەی بۆ نەبات، ڕەندێک لێوی پێ تەڕ نەکات، نەفەسێک. بەشەرێک نەبووە، دایک و باوکی ئەو مناڵانە، هیچ کەس. کەمێک فەقیانە سپییەکانی گرێدایەوە و دەستی بردەوە بۆ کاسەکەی و دەیگوت وا مەزانە مەی خافڵی کردووم من بە دوایانەوە بووم بێ تەکلیفی عەبد و خوددا بە دوایانەوە بووم لەوە مناڵتر بوون لە زۆر شت تێبکەن تاکە کەسێکم هەر سێکیانم گرتوۆتە باوەش سێ تولفی غەمجین بوون دوانیان لە هەور و زەنا گەورەکان داون بوون یەکێکیان دایک و باوکی مردن دووەمیان لە کاتی ڕاکردندا بۆ ئەوجی سنوور لەو دارستان و دۆڵ و دەربەندانەدا ون بوو. سەیرکە عەزیزم، ئەو سنوورە دەبینیت، ئەو چیا و دۆڵە سەختانە دەناسیت کە مەملەکەتی ئێمە لە مەملەکەتی شاهەنشا و مەلاکان جیا دەکاتەوە، خاکی ئێمە لە خاکی سوڵتان و ئاخوندەکان جیا دەکاتەوە. لەوێدا هەزاران هەزار کەس کوژران و سەریان بە گۆمی نەهاتدا چوو چۆن دوای ڕیشەی هەورێک دەکەوێت ئاوا دوایان کەوتم مەبەستم نەبوو بیان هێنمەوە بۆ باوەشی دایک و باب حەزم دەکرد دوور بە دوور تەماشایان بکەم وەک توینیەک دوور بە دوور تەماشای پەرداخێمەی بکات ئاوا تەماشایان بکەم شە ساڵ ڵی مناڵی بەو جۆرە سەرپەرشتیم کردن بە سوار ئەسپێکەوە دەهاتم و بەر دەماخێکم دەبەست و تەماشای گەورە بوونیانم دەکرد. سەردەمێ کە تەپ و تۆزی فاجعەکان هێور ببۆوە کە وای لێ هات دەستی پیری مەیخانەی جارێکی تر شەراب بگرێتەوە. کە ڕەز دەکەوێتە سەر شکۆفەی هێش و من لەو مەرز و وەرد و مەملەکەتانە کەوتمە سۆراغیان، جارێکیان بیستم یەکێکیان لە مەرزەکان یارمەتی وڵاخدارەکان دەدا، هێسترەکانیان ئاو دەدا، ئاڵفیان بۆ دادەخات، جێ و شوێنیان بۆ دەگرێت و ڕایەخیان بۆ جێبەجێ دەکا، من چووم بۆ مەرزەکان و بە گەیشتنی من گوتیان مناڵێک بەو ناوە و بەو وەسفە هەفتەیە پێشتر، ئیشێکی لای سایەقێکی ڕێگای جنوب دۆزیوەتەوە. هەستێکم هەبوو کە ماون. هەستێک، هەستی مەیخۆرێک دەچوو بە سەلیقە دەزانێت سوراحەکەی چەند مەی تیا ماوە. حەیف، حەیف کە ئینسان ناتوانێ دوای ڕیشەی هەور کەوێ. مەخابن کە ئینسان ناکرێ ڕەگی ئاو لە زەوی دابدۆزێتەوە. من دەمگوت بەڵام دواهەمین سریاز لای تۆیە، لای تۆ. من یەک مەخلوقم لە لایە کە پێیان دەگوت سریاسی سبح دەم، یەک مەخلوقی زامدار کە نامەوێت بیبینیت، نامەوێت. بە ئارامی دەستیم گرت و ماچم کرد و دەمگوت، ئەی پیاو چاکی گەورە، دەمەوێت بیبینم، بیبینم. سەی جەلالی شەمس، تەماشای سینییەک مۆمی دەکرد کە ئەو فریشتە خواکردەی ژنی بە بێدەنگی دەیهێنا. سینییەکی گەورە، دروست نازانم چەند مۆمی لەسەر بوو. لەبەر ڕۆشنایی مۆمەکاندا وەک پیرێکی زێڕین دەینواند. بۆ یەکەمین جار بەو جۆرە ڕووبەڕوو سەیری دەکردم و دەیگوت، بە تەنها کوڕی تۆ نەبوون، کوڕی ئەم تەبیعەتە بوون. کوڕی ئەم خاک و مەوتین و عەردە بوون. ئەفسوومە تۆ بیبینی. وەک چۆن من درەنگ درەنگ دەیبینم سیرکە لە سووتانی ئەودا دەتانی سووتانی هەمووم عردو و ئاوەدانە ببینیت سێری دەکردم و شەرابەکەی هەڵدەدا و دەیگوت بۆ دەتەوێ یەکێک ببینی کە ناتوانێ لەگەڵتا بدوێت من خاتر جەمم کە تۆ شتێکی تر لە خەیاڵتایە نیگاری کەسێکی تر لە ڕۆحی خۆتە خەمڵاندووە، من تێدەگەم تۆ بیست و یەک ساڵە بیر لە کوڕەکەت دەکەیتەوە، وەک شەراب بە شتێک مەستیت، بە وێنەیەک مەستیت دات ناوە، نیگاری کوڕەکەت بەو جۆرە بێت دات ناوە، جوان و لاوچاک و سوارە بێت، وانییە؟ وانیە تاڵترین جۆری شەراب چاوەڕوانیە من هەموو جۆرەکانی مەیم تاقی کردۆتەوە ڕیشم لەسەر کاسی بادە سپی کردوە چاوم لە چاوەڕوانی ساقیدا کز کردوە من پێت دەڵێم چاوەڕوانی دوورو درێژ ئادەم تووشی وڕێنەو ماخۆلان دەکا کوڕەکەی تۆ لەوێیە، لەوێ لەگەڵ ئەوانی تردایە، لەگەڵ ئەو منداڵە سووتاو و بریندار و غەمبارانەدا لە ماڵێکدایە. کەسانێکی خێرخوا بەخێویان دەکەن کوڕەکەی تۆ لەوێیە، بەڵام دەڕوات، ئەویش دەڕوا، نا موسەفەری سبەح دەم. بینینی دەتکوژێ خوا خەسارت دەکا من هەمیشە وەک باوکێ بۆی گریاوم بۆ ئەو هەموو مناڵەکانی تر لەگەڵ هەموو قومێک شەراب بڵۆپێ زووخاوی ئەو مناڵە چۆتە ڕەحمە و نایەتە دەرێ وازی لێ بێنە با بڕوات با سوار کەشتیەکی بکەن و بیبەن سوار باڵدارێکی وەک سیمرخی بکەن و بیبەن تۆ هیچت بۆ ناکرێ هیچ وەک هەموو باوشێکی دۆڕا و وەرە و لەگەڵ مندا خۆت مەسکە خۆت مەسکە و تەماشای ڕەز و کاسی بادە و سوراحی شەراب بکە من دەمزانی لە چ بەدبختیەکەوە قسە دەکە دڵنیا بووم غەمبارە بەڵام زۆری خەم بەرەو بێباشی و کەمتەرخەمیەکی زاهیدانەی بردەبوو بە هێمنی دەیگوت هەبوو هەبوو نەبوو کوڕە پاشایەک هەبوو ساڵەهای ساڵ عاشقی نیگای سەر دیوارێک دەبێ ساڵەهای ساڵ عەوداڵی گەڕان بوو بۆ ساحێبی ئەو وێنەی لە قەد ئەشکەوتێکی بەرز و دوورە دەستدا دەیبینێت دێتە دەرێ و کۆشک و شکۆی شاهانە بەجێ دەیەڵێ و دەکەوێتە دوای سۆراخی عەشقێکی ناهاکام تاج و سەوڵەجان توڕ دەدا و عەسا هەڵدەگرێ و غیرقی دەروێشان دەکاتە بەر، ساڵەهای ساڵ دنیا لەم سەر بەو سەر تەی دەکات و ئەو نیگارە نادۆزێتەوە کە شەوقی دڵی بشکێنێ تا وەک پیری مەیخانەکان بەسەر مێزی بادەدا کووڕ دەبێت و خودا حافیزی لە جوانی و جەحێلی خۆی دەکا لەگەڵ پیری و دا چەمین و سیسیدا قەت ئاگری دڵی ئارام نابێتەوە ڕۆژێ ڕوودەکاتە دار و دیارێک و داوەتی خاتوونێکی بۆ دێت کە پێی دەڵێت وەرە من ئەو مەعشوقەی تۆم ئەو نیگارەم کە تۆ زەوی لەسەر لەم سەرتا ئەو سەری بۆ تێی دەکەیت وەرەوەم شەو میوانم بە بۆی ئێوارە ئەمیری عاشق و کە نەفتە لە ئاوێنەدا تەماشای خۆی دەکات و دەبینێ کە پیری چی پێکردووە تەنها ئەو کات دادەنیشێت و بیل لە دڕڕەقی دهر دەکاتەوە، بیری ئەوەی دەکەوێتەوە کە کاری دهر تەنها ئەوی نەگرتۆتەوە، بەڵکو مەحبوبەش هەر دەستکردی خالقە و لە ماڵ و قانونی خالق دەرناچێ. ئەو شەوە کە دەگاتە بەر ماڵی حەبیبە، پیری ئەژنۆکانی لاواز کردووە، لەبەر دەرگا دەوەستێت و دوودڵە لەوەی بچێتە ژورێ، دوودڵە بڕوا و دەموچاوی ڕاستەقینەی دهر ببینێ یان بوەستێ و بەو نیگارە خەیاڵی خۆیەوە بگەڕێتەوە و تا ماوە بە خولیای نیگارێکی خەیاڵیانەوە سەر بنێتەوە دوجار لەو ساتەدا کە وەختە دەست بۆ تەقل بابی ماڵی معشوقەکە دەبات دەستی دەلەرزێت و گیانی دەچێتە سەر ئا و لەرز دەچێتە ئەژنۆی لەوێدا بڕیا دەدا کە چۆن ساڵەهای ساڵ تەنها بە خەیاڵ ژیاوە هەر بە خەیاڵ بژی و چۆن عشقی نیگارێک بووە هەروە لێگەڕێ و هەروا بەردەوام بێ ئیدی دەست لەو دەرگایە بەردەدا و غیرقەی خۆی کۆدەکاتەوە و وەک قەلاندەرانی بێ مەکان دەکەوێتە شاخ و کێو و جارێکی دی ڕووناک دەکاتەوە ئەو ماڵی کە مەنزڵی مەعشوقەیە مەعشوقەیەک هەر لە خەیاڵیدا جوانە و لەوێدا معنای هەیە دەستی سەی جەلالی شەمسم دەگرت و دەمگوت پیری دانا مەبەستت لەم حیکایەتە چییە دەتەوێت چیم پێ بڵیت شەرابەکەی دەنۆشی و دەیگوت، تۆ لەوە زیرەکتری لێم تێنەگەیت، پێت دەڵێم دەست بەو نیگارە خەیاڵیی ناو دڵتەوە بگرە چاکترە، شیرینیی شەرابی خەیاڵ لە تاڵیی ئاوی حەقیقەت باشترە. من دەمگوت، نا بەڕێزی من، من تاڵیی ئاوی حەقیقەتم پێ باشترە، من لەو زاهیدە ناچم کە تاج و سەوڵەجان بۆ خەیاڵێک فڕێ دەدا، لەوانە نیم لە ترسی نیگاری مەحبوبەم لەبەر دەرکی ماڵی یارمدا ئەژنۆم بلەرزێت و ڕوو وەرگێڕم ئەگەر کوڕەکانم چڵ و چێوێکی ڕەشیش بن ناچارم باوشیان پێدا بکەم ئەوان ئازارێکی ئەوتۆیان چەشتووە شایەنی ئەوەن یەکێک بێ مەرج بێ هیچ شەرت و پەیمانێکی پێشوەخت خۆشی بوێن تۆ حکایەتی تەواوی کوڕەکانی من نازانیت. تۆ نەهێنی سەرەتایانت لەلایە دەزانی لە شێوە هاتوون بەڵام من دەزانم چۆن شاون تۆ لەسەر شۆستی شارەکان و لە باروتی شەڕدا ون بوون ئەوان زڵمەتێکی ئەو تۆیان بینی کە شایسەی لێبوردنیشی گەورن شایسەی عشقێکی ڕاستەقینێن ئەوانە کوڕی منن کوڕی من من تا دو هەناسە ئازاری چارەنووسیان هەڵدەگرم فەقیانەکانی کۆکردەوە و بە توڕەیەوە سەیری دەکردم و دەیگوت کوڕی تۆ نین بە تەنها کوڕی تۆ نین کوڕی هەمومانن دەبواە هەمومان ژانی چارەنووسیان هەڵگرین من بە غەمجینی تەماشام دەکرد و دەمگوت یان کوڕی هیچ کەس نەبوون هیچ کەس نەکوڕی من بوون نەهی تۆ و نەهی هیچ کەس چاوی دەنوقاند و لەبەر ڕۆشنایی زەردی مۆمەکاندا وەک نیگارێکی خەیاڵی لێ دەهات، بە ڕۆحێک دەچوو کە بۆ ماوەیەک دەردەکەوێت و کە ون دەبوو ئیتر لە ناو مەرزەکانی ژیاندا دەدۆزرێتەوە، بە هێمنی مەستێکەوە کە سوڵتان کە سوڵتانی هێشتا بە دەستی هەستەوەیە، چەند جار لەبەر خۆیەوە دەیگوت، کوڕی هەموومان بوون، هەموومان، هەموومان. من دەستی ماچ دەکرد و دەمگوت، پێم بڵێ، دواهەمین سریاس لە کوێیە، پێم بڵێ. دەستی دوور دەخستەوە و دەیگوت خودایە لە مەستیم عەفووم کە ئەوە گوناح ئەوە ئەو گوناحەیە کە من بۆم تەرک ناکرێ خودایە ئەگەر تۆ پێت وایە ئۆباڵیە و گەنجە لە گردردنی منە لەویشم عەفوو مەبە چونکە نازانم چێ گوناهبارە شێ ئەوانە هەمووی کوڕی هەمومان بوون و کوڕی هیچ کەسێکیش نەبوون وەک مانگ وەک جەرەبووتی خۆت وەک شەراب لە ناو وجودی ترێدا کە موڵکی هەمووان و موڵکی هیچ کەسێک نین سێ مەتۆلکە بوون سێ پارچە گۆشتی مەحسووم دواش دواتر شتێک لەگەڵ خۆیدا بردنی بایەک لە دەستی مەستێک وەک من بەهێزتر مزەفەری سبح دەم چۆن بوومە لەرزە دەتوانێت سوراحی شەراب بشکێنێ چۆن دەتوانێت پیاڵەی بادە بەخۆی و شەرابەوە سەرەوە ژێرکە گەردەلوولیش هەیە دەتوانێت کوڕەکانمان بفڕێنێ. ئەوان سێ نەمان بوون کە با لە باخ خەڵی کەن و بردنی. یەکی هەنارێکی شووشەیان پێ بوو تا یادگاری ئەو باخەیان لە یاد دەچێتەوە کە تیا سەوز بوون. یەکی هەنارێکی شووشە ئەگەر ڕۆژێ کەوتنە سەر ڕێگای یەک، یەکدی بناسنەوە ئەگەر ڕۆژێ بۆیان گەڕاین لە پێچ و پەناگانی دنیادا بیان دۆزینەوە من بە خەمکینیەوە دەمگوت بەڵام هیچ کەس بۆیان نەگەڕە هیچ کەس ئەو بە پەژارێکی گەورەوە سەری دەخستە سەر کتێب و وەرەقەکانی کە لە بێدەنگی ئێوارەدا لەبەر ڕۆشنایی مۆمەکاندا ئارەزوی بێدەنگیان قوڵتر و قوڵتر دەکردەوە بە دەنگێ کە هێند خامۆش و کپ بوو، هیچی لە دەنگی ئەو پیاوە نەدەچوو کە بە درێژایی ئێوارە قسەی کردبوو، دەیگوت، لەبەرئەوەی کاتمان نەبوو، ئەی دۆست، کاتمان نەبوو. شەڕ و مەستیی ئێمەی لەگەڵ خۆیدا برد. بادە و چنگ، بادە و چنگ، بادە و چنگ. سەیری دەکردم و بە هەمان ڕوخسار و سیماوە دەیگوت، ئەو نەیدەویست، نەیدەویست هیچ کەس لاپەڕەی ئەو چیرۆکانەی هەڵبداتەوە. من دەمگوت، ئەو کێیە؟ ئەو کێیە پێم بڵێ وەک یەکێک لە ئەستێرە و هەور و درەخت و کاسی شەرابەکەی بترسێ بە ئاسپایی دەیگوت سەرۆک سەرۆک یاقوبی سنەوبەر دەمویست زیاتر بیێنمە قسە دەمویست تێم بگەێنێ کە ئەڵماسیەم نهێنیە لە کوێدایە بەڵام هیچی نەدەدرکان بەر لەوەی شەو بگاتە قوڵترین ماڵی خۆی بەر لەوەی ئەو بە چۆرێک مەز بێت هەستێت و بڕواتە ناو جێگای ئەو حۆریە خودایی وەک پەپولە بە دەورماندا دەهات و دەچوو لێم دەپرسی سی جەلالی شەمز ڕێگام بۆ ڕۆشن کەرەوە تۆ باوەڕت بە شەراب و مۆم و خەڵەتی مەعشوقە هەیە بە هەرسێکیان سوێندە دەدەم دوهمین سریاز دەکوێیە وەک ئەوەی ماندووم کردبێ، وەک ئەوەی چاوەڕوانی ئەوەی نەکردبێ چیرۆکیەوە مناڵە وا ئازاری بدات، وەک ئەوەی چیتر مەی مەستی نەکات و چیتر نەتوانێ بخەوێ. هەڵدەسا و بە گرژییەکەوە کە لە بەر مۆمەکاندا شێوەی پەیکەرێکی کۆن و بە ویقاری دەدا، دەیگوت، لەوێیە، لەوێ لە ماڵی منداڵە سووتاوەکاندایە، لەوێ لەگەڵ براکانیایەتی، بڕۆ، بڕۆ، بڕۆ مزەفەری سبەح دەم، بڕۆ. بڕۆ بۆ لای مژدەی شەمس سەی مژدەی کوڕمان، ئەو تاجری ئەنتیکە و توحفات و شتە کۆنەکانە لە ناو قەیسەریەکدا دەیدۆزیتەوە، ئەو دەتبات بۆ لای سریاسی سبح دەم، ئەو دەتبا. دا دەتنیشت و بە خەتێکی، شکستە، کە تا ئەو کات جوانترین خەت بوو دیبێتم، نامەیەکی دەنووسی و بێ ئەوەی سەیرم بکا دەیگوت، ئەو نامەی بدەرێ و تەواو. ئەو نامەی بدەرێ و هەنارە شووشەیەکانی نیشان بدە و بڵێ من ئەوم ئەو. بەڵام مزەفەری سبحدەم یەکشت بزانە یەکشت شتێک لەوانەیە سوود و ئیسیفادەیەکی گەورەی هەبێت و لەوانەیە مەنفعەتێکیشی نەبێت بزانە مەحەبەت دەردی و مناڵە تیمار ناکات شەوێکی سارد بوو کە لە باخی سەی جەلالی شەمس هاتمە دەرێ شەوێکی سارتر لە شەوەکانی دیکەی دنیا شەوێک بوو هەستم کرد تا قوڵترین شوێنی ژیانم لە نهێنیەکدا نقم بوو سەروبنی نییە دەڕۆشم وەک شێت چاوەڕوانی بەیانیم دەکرد بەیانە بەو پەڕی بێڕەحمیەوە منی هەڵگرت و بەرەوە و کەشتیەی هێنام. بەشی هەژدەهەم چەند ساڵێک لەوبەر محەممەدی دڵشوشە لەو ئێوارەیەدا کە تۆفانەکان لەگەڵ خۆیاندا بردیان دەبایە بچوایە بۆ لای سێ مشتەی شەمەز ئەو ئێوارەیە کە بەخۆی و هەنارە شوشەکەیەوە عشق ڕێگای پێگرت و خەیاڵی پێگۆڕی، دەکرا ئێوارەیەکی درەنگ بێت لە دۆزینەوەی سەریاسەکاندا بۆ یەکتر، بەڵام کاتی عەشق دڵی محەمەدی دڵشووشەی شکاند و بە خێرایی بەرەو مەرگ فڕاندی، کاتێک کێوتۆی نەبوو ئاڕاستەی خۆی بگۆڕێت و چیرۆکی سەریاسەکان بیگەیەنێتە کۆتایی خۆی، نا من وەک سریاسی دووەم ئەو گومانەتان تیا دروست ناکەم کە محەمەدی دڵ شوشە کوژراوە من دەمەوێ لە وێرانی عەشقی ئەودا بژیم نەوەک لە تەلیسمی مردنیدا تەلیسمێ کە بۆم ناکرێتەوە گوناهبارێک نامەوێت بۆی بگەڕێم کوژراوێک نامەوێت ئەو خەونە کۆنەی منداڵی بکوژم کە حەزی دەکرد لە عەشقدا بمرێت بەڵێ ئەو ئێوارەیە سەیر و ساردەی تۆفانەکان بوو و چیرۆکی سەریاسەکانی ڕاکێشایە ئەم زەریایە و سەیر کەن هەموو حیکایەتێک وەک جۆگەلەیەکی بچکۆلانە وایە کە دواجار دێت و دەڕچێتە ناو دەریای بەرینی هەزاران حیکایەتی ترەوە هەر حیکایەتخوانێکیش لە ڕێگا مردەبێ حیکایەتخوانێکی دی هەبێ شوێنی بگرێتەوە و ڕووبار لە دوای ڕووبار و دەریا لە دوای دەریا دوای ئەو چیرۆکە بکەوێت. حکایەتی منیش وابوو من ئەو سەفەرەم تەواو کرد کە محەمەدی دڵ شووشە لە ئێوارەیەکی تۆفانەکاندا نەیتوانی تەواوی بکا ئەو شەوە کە لە لای سەی جەلالی شەمس گەڕامەوە جیهان بە جۆرێک تاریک بوو وەک ئەوە بوو لە جوغزێکدا گیرت کردبێ و لە یەکێک لەو سەری ئەو سەری دنیاوە هاوار بکات تەواو ژیان شێوەیەکی هەتا هەتایی خۆی وەرگرتوو کاتی قسە و دوو دڵی و دەستکاریەک نەماوە شەو بوو من بە هەستی یەکێکەوە بزانێت پەل بە هیچدا ڕادەکێشێ دەهاتمەوە بۆ و گوت دوندە بەڵام سیر بوو لە لام کە ببینم خوشکە سپیەکان لە تاریکیدا چاوەڕوانم دەکەن چیرۆکی سەریاسەکان لە قوڵاییدا بری ناری دەکردن لەوە دەترسان ڕۆژێ بێ سەدان سەریاسە سەر دەربێنن لە قوڵایی ئەو شار و گوندانەوە سوپایەک لە مناڵانی هەتیو بە خۆیان و سەدان هەناری شووشەوە بڕژێنە ژیانی منەوە لەوە دەترسان شار و گوندەکانی وڵات هەموویان لەژێر لەژێرەوە پڕ بێت لە هەزاران مناڵی تر و هەمان چیرۆکی سەریاسەکانیان هەیە دەترسان بکەومە گۆمێکی کوشندەوە نە دەری هەبێ و نە دەرچوون ئەو شەوە من باوشم بە هەردووکیان ئەکرد. کە وەک دوو پەری گەورە لەسەر بەردێک لە نزیک ڕێگاکانەوە چاوەڕانیان دەکردم، وەک هەمیشە بێدەنگ و قووڵ و بە حیشمەت دەیاننواند، دوو مەخلوق بوون لە خەویشدا نەتدەتوانی لە یەکیان جیا بکەیتەوە، لەو ڕێگا تاریکەدا تا گەیشتنە ماڵ باسی ئەو یەکدیبینینە سەیرەی سەی چەلالی شەمسم بۆ کردن باسی ئەوم کرد کە سەریاسێکی دیکەش لە شوێنێکی دیکە لە ڕوخسارێکی دیکە لەو شارەدا دەشی منەو کات جگە لەو ڕستە سیر و ئاڵۆزانەی سەی جەلالی شەمز هیچی دیکەم لەسەر دوامین سەریاز نەدەزانی بەڵام بیرتان نەچێ دواهمین سەریاز ناوێک بوو دواتر لە کۆتایی هەموو شتێکدا بەخشیمە ئەو مناڵی دۆزەخی بینی بوو ئێستاش واتێ دەکەم ئەو دوامین سەریاسی دنیا نەبوو بەڵکو دواهەمین سریاسی ژیانی من بوو ئەو شەوەی بۆ وەی ئازارەکانی خۆم هێور کەمەوە وەک هەمیشە قسەم لە یەکێتی مرۆڤەکان دەکرد قسەم لەوە دەکرد کە ناوی سریاس جگە لە ناوێکی دیکەی ئینسان هیچی تر نییە وشەی سریاس ناوێکی ترە لە بری مانای گشتی و مەجازیەکەی ئینسان بەکاری دێنم. پێم دەگوتن چیرۆکی سریاسەکان لە سەرەتاوە تا کۆتایی هەر یەک ڕنگ وەربگرێ بە هەر ڕێگایەکدا بڕوات لەوە دەرناچێ کە چیرۆکی هەموو ئەوانەیە لەسەر ئەم زەویەدا بێ هیچ کۆمەکێ کەوتونەتە ناو گەردەلوولەکانەوە من لە بێژم وازم لەوە هێنابوو بۆ یەکێ بگەڕم ژیانی لە ناوان لە نێوان هەزاران هەزاری زندگی تردا توا بووە دەمزانی جیاکردنەوە هەر یەکێک لەوان لەوی دی بێماناکردن و کوشتنیەتی ئاه ئەی دۆستی ئەم شەوە تاریکە لەوانەیە لای ئێوە وانەبێ لەوانەیە شتەکان بۆ ئێوە کە خۆتان نیشتەجێن هەمیشەیی ئەو ماڵە بوون چەشنێکی دیکە بنوێنێ بەڵام لای من لە دوورەوە هاتە بووم ساڵەهای ساڵ لە سەحرادا یەک دیمەنم بینی بوو ساڵەهای ساڵ مەودایەکی نەشکا و نەبراوم لە هەموو شتەکان وەرگتە بوو وەک چۆن بیابان لە یەکێتی و یەکان گیری سروشت ئاگاداری کردمەوە وەک چۆن دەریا لمی بێ سنوور لەو بۆتەی خەراباتە کردمەوە هەموومان وەک مرۆڤ و گیانەوەر و خودا لە ناویدا نیشتەجێ بووین، ئاواش لە یەکێتییەکی سەرتاسەری ژیان و ئاگای هێنامەوە. دەشێ ئێوە تاکە تاکە سەیری زیندەگی خۆتان بکەن و بڵێن ئەمەیە ژیانی منە، بەڵام کاتێ مرۆڤ بیست و یەک ساڵ لە ماڵ دوور بێ دەگەڕێتەوە، کە دادەنیشێ و تەماشا دەکا ناتوانێ یەکە یەکە پێتان بڵێ ئەمەیە ژیانت، بەڵکو دەتانوێ پێتان بڵێ ئەمەیە ژیانتان، ئەمەیە ژیانمان، ئەمەیە ژیان.